سەلام و ڕەحمەتی خوای پەروەردگارتان لەسەر بێ بیسەرانی بەڕێز و خۆشەویست خۆمان بە خۆشحاڵ دەزانین کەوا جارێکی تر بە ئیوەی بەڕێز و خۆشەویست گەیشتینەوە لە خوێندنەوەی کتێبی چڕۆکە و بیرۆکە و گەیشتین بە بەرجی دووەمی کتێبەکە و و لە ئەڵلقەی شازدە بە ئێوەی بەڕێز و خۆشەویست دەگەینەوە گەیشتین بە کەسایەتێکی تر بە ناونیشانی سلێمانی قانونی بە دروشمی دەست هاتە شارستانیەکان دەوڵەتی عوسمانی سەروەری هەبووە و کارەساتیشی تێدا بووە، بەتایبەتی لە ڕۆژانی دواییدا، سەروەریەکانی لە چاخی یەکەمیدا بوو کە فەتحی قوستەنتنیەیان کرد و ڕووبەڕووی هەڵمەتە خاچیەکان بوونەوە و دەستیان بەسەر خۆرهەڵاتی ئەوروپادا گرت و هونەری ئیسلامیان لە بیناسازیدا بەکارخست و تا دوایی زۆرێک لەم سەروەریانە لە سایەی سوڵتان سلێمانی قانونیەوە بەدیهاتوون. کە بەداخەوە خەڵکێکی زۆر تەنیا مێژووێکی چەواشەی لەبارەوە دەزانن. یەکێک لە گەورەترین دەستهاتەکانی ئەم سوڵتانە، هێنانە ئارای کۆمەڵێک یاسا بوو کە ئایینی ئیسلام بنەمایان بوو، هەر بەو هۆیەشەوە نازناوی قانوونی خراوەتە پاڵ ناوەکەیەوە و چیڕۆکی ئەمجارەمان لەبارەی سوڵتان سلێمانی قانوونی و دەستهاتەکانیەوەیە. سوڵتان سلێمان کوڕی سوڵتان سەلیمە یەکێکە لەو بەنابانگترین سوڵتانەکانی دەوڵەتی عوثمانی لە خۆرئاوا بەناوی سلێمانی مەزن ناسراوە لە ساڵی 926 کۆچیەوە بۆ ماوەی نزیکەی 46 ساڵ حکمی کردووە بەمەش خاوەنی درێژترین ماوەی حکومە لە ناو سوڵتانە عوثمانیەکانیدا ساڵی نۆ سەدی کۆچی بەرامبەر بە هەزار و چوار سەد و نەوەد و چاری زاینی لە ترابزۆن کە ئەو کات باوکی والی بووە لەدایک بووە، باوکی گرنگییەکی زۆری پێدا و لەسەر زانستخوازی و خۆشەویستی زانایان و وێژەوانان پەروەردەی کردووە. هەر لە گەنجیەوە بە ڕژدی و بە بەڕێزی ناوبانگی دەرکردووە. سوڵتان سلێمان پاش وەفاتی سوڵتان سەلیمی یەکەمی باوکی لە ساڵی نۆ سەد و بیست و شەش ی کۆچی بەرامبەر بە هەزار و پێنج سەد و بیست ی زاینی بووە بە خەلیفە و جڵەوی بەڕێوەبردنی کاروباری دەوڵەت و سیاسەتی گرتووەتە دەست. ئەو نامەکانی بەو ئایەتە دەست پێ دەکرد، انه من سلیمان و انه بسم الله الرحمن الرحیم. ئەو کارانەی سوڵتان سلێمان لە ماوەی حوکمڕانیدا کردنی زۆر بوون و شوێنێکی گرنگیان لە ژیانی دەوڵەتدا هەبوو، ئەو لە سەرەتای دەسەڵاتداریتیدا سەرکەوتوو بوو لە سەپاندنی شکۆی دەوڵەتدا و بە توندی ڕووبەڕووی ئەو والیانە بووەوە کە لە دەسەڵات هەڵدەگ هەڵدەگەڕانەوە و دەیانویست سەربەخۆ بن وایان دەزانی بچووکی تەمەنی سڵتان چانسێکە بۆ بەدیهێنانی خەونەکانیان. هەر لەو چوارچێوێدا پەلاماری جانبەردی غەزالی لە شام و ئەحمد پاشا لە میسر و قەلەندەر چەلەبی لە قۆنیە و مەرعەشدا و بەسەریاندا زاڵ بوو. ئەو ناوچەی لە ماوەی فەرمانڕەوایی سلێماندا بزافی دەوڵەتی عوثمانیدا بۆ فراوانکردنی قەڵەمڕەویەکەی بەخۆوە بینی هەرسێ کیشوەری ئەوروپا و ئاسیا و ئەفریقای گرتەوە ساڵی 1927 کۆچی بەرامبەر بە 1521 زینی دەستی بەسەر بەلگاردا گرت و بەشێکی هەنگاریای گرت لە ناویشاندا بودابێستی پایتەخت و کردی بە ویلایەتی دەوڵەتی عوثمانی لە ئاسیاش سوڵتان سلێمان سەرکردایەتی سێ هەڵمەتی دژ بە دەوڵەتی سەفەوی کرد کە ئاینزای شیعی بە توندڕەوی پەیڕەو دەکرد و تا ئێستاش ئاساوارەکانی ئەو توندڕویە ماون هەڵمەتی یەکەم لە ساڵی 1940 کۆچی بەرامبەر بە 1534 زینی بوو سەرکەوتوو لە گرتنە دەستی عراق لە هەڵمەتی دومیشدا لە ساڵی 1955 کۆچی بەرامبەر بە 1540 زینی توانی دەست بەسەر تەورێز و قەڵای وان و یەریڤاندا بگرێت لە هەڵمەتی سێمیشدا لە ساڵی 1962 کۆچی بەرامبەر بە 1555 زینی شا تەهەمباسپی ناچار بە ئاشتی و داننان بە دەسەڵاتی عوثمانیدا کرد بەسەر یەریڤان و تەورێز و خۆرهەڵاتی ئەنادۆڵدا کرد. هەر لە سەردەمی ئەودا عثمانیەکان ڕوبەڕووی دەسەڵاتی پرتوگالیەکان لە ئەوقیانوسی هندی و کەنداوی عربی بوونەوە کە لە عمانەوە بەڕێیان دەبرد ئوەیسی پاشای عوسمانی ساڵی نۆ سەد و پەنجا و سێ کۆچی بەرامبەر بە هەزار و پێنج سەد و چل و شەش ی زاینی دەستی بەسەر قەڵای تەعزدا گرت و عوممان و ئەحسا و قەتەڕ کەوتنە ژێر دەسەڵاتی عوسمانیەکان. ئەم سیاسەتەش بووە مای سنووردانان بۆ دەسەڵاتی پرتوگالیەکان لە ئاوەکانی خۆرهەڵاتی ناوەڕاستدا لە ئەفریقیا لیبیا و بەشی زۆری تونس و ئەریتریا و جیۆبۆتی و سۆماڵ کەوتنە ناو قەلەم ڕەوی خەلافەتی عوثمانیەوە دەریاوانی عوسمانی لە سەردەمی سوڵتان بایەزیدی دووەمدا گەشەسەندنێکی بەرچاوی بەخۆوە بینی و کە ئەرکی پاراستنی ئەو ئاوانە بوو کە دەوڵەت بەسەریاندا دەیڕوانی لە سەردەمی سلێمان هێزی دەریاوانی گەشەیەکی زۆر زیاتری بەخۆوە بینی کاتێک خەیرەدین بەربەرۆس چووە پاڵی کە کەشتی گەلیەکی بەهێزی هەبوو پەلاماری کەنارەوەکانی ئیسپانیا و کەشتی خاس دروشمەکانی لە دەریای ناوەڕاستدا خەیرەدین بەو یارمەتیانەی لە سوڵتان سلێمانی قانونییەوە وەری دەگرتن، هەزاران موسڵمانی ئیسپانیا لە کۆمەڵکوژی لە ڕێی دادگاکانی پشکنین ڕزگار کرد. پاش ئەوەی فەرمانڕەواییان لە ئەندەلوس ڕوخا، ساڵی نۆ سەد و سی و پێنج ی کۆچی بەرامبەر بە هەزار و پێنج سەد و بیست و نۆ ی زاینی، کەشتییەکانی حەوت گەشتیان بۆ کەنارەکانی ئیسپانیا ئەنجامدا و لە میانەیاندا حەفتا هەزار موسڵمان لە دەستی دادگاکانی پشکنینی ئیسپانیا ڕزگار کران و گوێزرانەوە بۆ مەغریب. سوڵتان سەرکردایەتی هەڵمەتە دەریاییەکانی خۆرئاوای دەریای ناوەڕاستی بە خەیرەدین سپاردبوو، ئیسپانیا زۆر هەوڵی دا کەشتیگەلەکەی لەناو ببات، بەڵام لە هەموو هەوڵەکانیدا شکستی هێنا. ڕەنگە قورسترین شکستی ئیسپانییەکان ئەوە بێت کە ساڵی 945 ی کۆچی بەرامبەر بە 1538 ی زاینی لە شەڕی بریڤێزاڵا دووچاری بوونەوە. لە شەڕی کەشتیگەلی فەڕەنسا دژ بە ئیتاڵیا کەشتیگەلەکەی خەیرەدین چووە پاڵ فەڕەنسییەکان، چونکە هاوپەیمانییەکی سەربازی لە نێوان فەڕەنسا و عوسمانییەکان دژ بە دوژمنە هاوبەشەکانیان هەبوو. ساڵی نۆ سەد و پەنجا کۆچی، بەرامبەر بە هەزار و پێنج سەد و چل و سێ زاینی، یارمەتی فەڕەنسییەکانی دا شاری نیس بگەڕێنەوە ژێڕ کەیفی خۆیان. هەر بۆیەش فەڕەنسا بە ویستی خۆی دەستبەرداری بەندەری تۆڵۆن بوو، بۆ عوثمانیەکان کە دواتر بوو بە بنکەیەکی جەنگی ئیسلامی عوثمانیەکان لە خۆرئاوای دەریای ناوەڕاستدا. سوڵتان سلێمان شاعیر بوو، هەستێکی هونەری بەرزی هەبوو، خۆشنووسێکی زۆر بەتوانا بوو، هەشت جار بە دەستخەتی خۆی هەموو قورئانی پیرۆزی نووسیوەتەوە، کە تا ئێستاش ئەو نووسخانە لە مزگەوتی سلێمانیە لە ئیستەنبووڵ پارێزراون، چەند زمانێکی خۆرهەڵاتی دەزانی، لەنێویاندا عەڕەبی. شارەزای باشی لە بەردە بەنرخەکانی هەبوو، زۆر حەزی لە بیناکاری و ئاوەدانکردنەوە بوو، شوێنەواری ئەمانەش بەسەر دەوڵەتدا دەردەکەوتن، هەربۆیە پارەی زۆری لە دروستکردنی دام و دەزگا گەورەکاندا خەرج دەکرد، چەندین بەندینخانە و قەڵای لە ڕۆدۆس و بەلگارد بنیاتنا، مزگەوتی گەورە و حەوزی گەورەی ئاو و پردی لە هەموو لایەکی وڵاتدا دروستکرد. بەتایبەتی لە دیمەشق و مەککە و بەغدا، لە ئیستەنبوڵی پایتەختیش چەندین نموونەی جوان و باڵای بیناسازی پێشکەش کرد. بیناسازی لە دوو خاڵدا لە لایەنەکانی تری شارستانێتی جیاوازە، یەکەمیان ئەوەیە، کە بەرچاو و ئاشکرا و پێویستی بە گەڕان نییە، دووەمیشیان نەمریەتی شەرمیشی تێدا نییە پارەی زۆری لێ خەرج بکرێت، چونکە خزمەتی موسڵمانان دەکات و ئاسوودەییان دەکات و نیشانەیەکیشە بۆ سەرداری و شارستانێتییان. هەروا ڕێگریەکیش نییە جوان و بەشکۆ بن، بەڵام بە مەرجێک پێشتر پێداویستی خەڵکی پڕ کرابێتەوە و هەژار نەبن. دروشمیش لەو بوارەدا مرۆڤ ئینجا دار و بەرد بێت. لە سەردەمی سوڵتان سلێماندا بەناوبانگترین ئەندازیارانی بیناسازی لە مێژووی ئیسلامیدا دەرکەوتن وەک ئەندازیار سینان پاشا کە بەشداری هەڵمەتەکانی عوثمانیەکان دەبوو لە شێوازەکانی بیناسازی ڕادەما تا ئەو کاتێ بوو بە خاوەنی شێوازێکی تایبەت بەخۆی تا ئەوەی مزگەوتێکی مەزنی بۆ سوڵتان سلێمان دروست کرد کە بە مزگەوتی سلێمانیە ناسرا و ساڵی نۆ سەد و شێست و چوار ی کۆچی بەرامبەر بە هەزار و پێنج سەد و پەنجا و حەفت ی زاینی بنیاتی ناوە ئەو مزگەوتە بە یەکێک لە شاکارەکانی بیناسازی لە مێژووی ئیسلامی دادەنرێت هەر لە سەردەمی ئەودا هونەری وێنەکێشانی عوسمانی کە بە نەمنەمەکاری یان میناتور ناسراوە گەیشتە ئەو پەڕی خەمڵین و چەندین خۆشنووسی بەناوبانگ دەرکەوتن لەوانە حەسەن ئەفەندی چەلەبی کە نووسینەکانی لەسەر مزگەوتی سلێمانی نووسیوە، یەکێکی تریشیان ئەحمەدی کوڕی قەرەحیساری مامۆستای بوو کە قورئانی پیرۆزی بە خەتی خۆی نووسیوەتەوە و بە یەکێک لە شاکارەکانی بواری خۆشنووسی عەڕەبی دادەنرێت. هونەری بەرز و خۆشنووسی لە شارستانێتی ئیسلامیدا وەک دەربڕینێک بوون بۆ هەست و جوانناسی لە بری وێنە و پەیکەری گیانداران، کە زۆرێک لە زانایان بە حەرامیان دەزانن. خەلیفە سلێمانی قانونی گرنگی بە فراوانکردنی ماڵی خوا لە شاری مەککەی پیرۆزدا و ڕێی شامی بۆ خۆش کرد، کە دواتر و لە سەردەمی عەبدولحەمیدی دووەمدا هێڵی ئاسنینی شەمەندەفەری حیجازی پێدا ڕاکێشرا. خورڕەم خاتوونی هاوسەری سوڵتان سلێمان ئاوی کانی زوبەیدەی گەیاندە مەککەی پیرۆز کە پێشتر خاتوو زوبەیدەی هاوسەری هاڕونە ڕەشیدی میری ئیمانداران دەستی پێکردبوو. لە سەردەمی سوڵتان سلێماندا ژمارەیەکی زۆری زانایان دەرکەوتن لە پێشەوەیاندا ئەبوو سعود ئەفەندی خاوەنی تەفسیری ناسراو بە ئیرشاد العقل السلیم الى مزایە الکتاب الکریم زیادکردن لە بواری زانستدا لە لایەنی دووەمی نەمری شارستانیە پاش ئاوەدانکاری سوڵتان سلێمانی قانون کتێبخانەی لە سلێمانیەشی دامەزراند و ژمارەیەکی زۆر کتێبی دەستنووسی خستە بەرز دەستی زانایان و قوتابیانیان تا ئێستاش هەشتا هزار دەستنووسی تێدا کە چاپ نەکراون ئەو خەسڵەتانەی دیار کرد کە پێویستە لە بەرپرسی کتێبخانەکەدا هەبن ڕێوشوێنەکانی سوودوەرگرتن لە کتێبەکان و خواستنیان ڕێخست تا ئێستاش دەستنووسەکانی مزگەوت و کتێبخانەی سلێمانیە ماون و توێژەران دەستیان پێیان دەگات. بەڵام ئەوەی سوڵتان سلێمانی پێناسرا ئەوە بوو کە یاسای بۆ ڕێکخستنی ژیان لە دەوڵەتە گەورەکەی دانا. لە سەردەمی هەر یەک لە محەممەد فاتیح و بایەزیدی دووەم و سەلیم یەکەمدا کۆمەڵک یاسا هەبوون، بەڵام لە سەردەمی سلێمان قانونیدا ئەو یاسایانە بە یارمەتی شێخ ئیسلام ئەبوو سعود ئەفەندی ڕێک خرانەوە و یاسای تریان خرایە پاڵ. کە ڕەچاوی بار و دۆخی هەر ناوچەیەکی دەکرد و سوور بوو لەسەر ئەوەی کە لەگەڵ شەریعەتی ئیسلامی و ڕێساکانی عروفدا بگونجێن ئەو یاسانە ژمارەیان زیاد لە دوو سەد یاسا بوو بۆ ڕێکخستنی بوارە جیاجیاکان و ژیان و بە ناوی یاسانامەی سوڵتان سلێمان ناسران کە لە سێ بەرگدا نووسرانەوە تا سەرەتای سەدەی سیانزەهەمی کۆچی بەرامبەر بە سەدەی نۆزدەی دیزاینی کاریان پێکرا یاساکانی سڵتان سلێمان حکومەکانی شەریعەتیان لە چوارچەوەیەکدا ڕێخست کە بە ڕوونی و ئاسانی جێبەجێ بکرێن ئەمەش کارێکی بنەڕەتێ لە بنیاتنانی شارستانیەتی نوێی ئیسلامی ڕاستە حکومەکانی شەریعەت لە کتێبە فقیەکاندا هەن بەڵام ئەگەر لە چوارچەوەی یاسادا دانەڕژرێنەوە خەڵکی چۆن حکمیان پێ بکات بە تایبەتیش کە کتێبە فقهیەکان جیاوازی لە نێوانیاندا هەیە سوڵتان سلێمان لە داڕشتنی یاساکانیدا هەندێک جار وتەی ئەو تۆی وەرگرتووە کە ناسراو و بڵاو نەبووە بەڵام پێی وابووە نزیکترینن بۆی بەرژەوەندی خەڵکەکەی ژێردەستی بەدی بهێنن و لەمەدا پشتی بە ڕای زانایان دەبەست بەمەش ئەو ناکۆکیانەی یەکلا کردەوە کە لە یەک حکمدا لە نێوان زانەکاندا هەبوون بنەماش لەمەدا یاسایەکە کە دەڵێت حکمی فەرمانڕەوان ناکۆکی لا دەبات سلێمان قانونی چل و شەش ساڵ لە لوتکەی دەسەڵاتی دەوڵەتی عوسمانیدا بوو، دەوڵەتەکە لە سەردەمی ئەودا گەیشتە لوتکەی دەسەڵات و هێز و سنوورەکەی فراوان بوو، بە جۆرێک ڕووبەری لە شەش ملیۆن کیلۆمەتری دووجاوە گەیشتە پازدە ملیۆن کیلۆمەتری دووجا لە هەرسێ کیشوەری ناسراوی ئەو کاتە، بەڵام هەیبەت و سامی تەواوی جیهانی گرتەوە و هەموو دەوڵەتان ڕێزیان دەگرت و حسێبیان بۆ دەکرد. یاسا و سیستەمەکانیشی کە ژیانیان ڕێکدەخست زۆر بە وردی و ڕێکی جێبەجێ دەکران، بەبێ ئەوەی سەرپێچییەکی شەریعەتی ئیسلامی تێدا بێت کە عوسمانییەکان سوور بوون لەسەر ڕێزگرتن و پابەندبوون پێیانەوە، هونەر و وێژە لەو سەردەمەدا پێشکەوتن و ئاوەدانی و بیناسازی خەمڵین. سوڵتان سلێمانی قانونی هەرگیز دەستبەرداری جیهاد و تێکۆشان لە پێناوی خودا نەبوو، تەنانەت لە دوایین ڕۆژەکانی تەمەنیشیدا کە تووشی نەخۆشی دەردەشە، داء الملوک، بوو، نەیدەتوانی خۆی سواری ئەسپ ببێت، بەڵام سواری گالیسکە دەکرا و خۆی سەرکردایەتی سوپای دەکرد، بۆی هێز و توانای بەرامبەر بە دوژمنانی بنوێنێت. تەمەنی گەیشتبووە حەفتا و چوار ساڵ کاتێک بیستی پاشای هابسبۆرگ پەلاماری سەنگەرێک لە سەنگەرەکانی موسڵمانانی داوە، سوڵتان سلێمان سەرباری ئازاری نەخۆشەکەی لە نۆی شەوالی نۆ سەد و حەفتا و سێ کۆچی بەرامبەر بە بیست و نۆی نیسانی هەزار و پێنج سەد و شەست و شەش ی زاینی سوپایەکی گەورەی کۆکردەوە و گەیشتە شاری سیگەتوار لە هەنگاریا کە یەکێک لە مەزنترین ئەو قەڵانە بوو کە مەسیحیەکان دروستیان کردبوو بە ژمارەیەکی زۆری تۆب دەپارێزرا و بڕێکی زۆری تەقەمەنی تێدا بوو پزیشکان بەر لە دەرچوونی ئامۆژگاریان کردبوو نەچێت بۆ جیهات بەهۆی ئەو نەخۆشی هەیبوو بەڵام ئەوە وەرامێکی دایەوە کە مێژوو بە نەمری هێشتێوتی دەمێت لە غەزادا و لە پێناوی خودادا بمرم. سوپاکە گەیشت و ئابلوقەی شارەکەی دا و لە کەمتر لە دوو هەفتەدا سەنگەرەکانی پێشەوەی داگیر کرد و شەڕ و ڕووبەرووبوونەوە توندتر بوو، شەڕەکە یەکێک بوو لە سەختترین ئەو شەڕانەی موسڵمانان کردبوویان بەهۆی بەهێزیی قەڵاکان و شێلگیری مەسیحییەکان لە بەرگریکردن لێیان. شەڕ و ئابلوقە و نزیکەی پێنج مانجی خایاند و خەمی مسلمانان زیاتر بوو، نەخۆشیەکەی سوڵتانیش تا دەهات تونتر دەبوو، هەستی بە نزیکبوونەوەی مردن دەکرد، بۆیە کەوتە پاڕانەوە لە خوای گەورە لە یەکێک لە دوعاکانیدا دەیوت، خودای گەورە بەندە مسوڵمانەکانت سەربخە و ئاگر لە کافران بەردە. خودای گەورە وەرامی دوعاکەی دایەوە، تۆپێکی مسوڵمانان لە عەمباری باروتی قەڵاکەی دا و تەقینەوەیەکی گەورە ڕوویدا، بە جۆرێک لایەکی قەڵاکەی بە ئاسماندا برد، مسوڵمانان هەڵمەتیان برد و قەڵاکەیان فەتح کرد و ئاڵای دەوڵەتی عوسمانیان لەسەر بەرزترین شوێنیدا بەرز کردەوە. کاتێک هەواڵ گەیشتە سوڵتان زۆر دڵی خۆش بوو، سوپاسی خوای کرد لەسەر ئەو بەخششە گەورەی وتی، ئێستا مردن خۆشە. لە ڕۆژی بیستی سەفەری نۆ سەد و حەفتا و چاری کۆچی بەرامبەر بە حەفتی ئەیلوولی هەزار و پێنج سەد و شەست و شەش ی زاینی ڕۆحی بەرەو پەروەردگار هەڵکشا و زانایان سەیریان سوڕما و وایان زانی پڕە لە خشل و پارە و پێیان وابوو نابێت بفەوتێنرێت و بکرێنە ژێر خۆڵەوە بۆیە بڕیاریاندا بیکەنەوە کە کردیانە و بینیان هەموو ئەو فتوانەی تێدا کە ئەوان داویانە و کردویەتی بە بنەمای نووسینەوەی یاساکانی شێخ ئەبوو سعود دەستی داگریان وتی بەڕاستی خۆت ڕزگار کرد ئێمەش ئەگەر لەو فتوواکانمان هەڵە بووی بووین چ زەویەک لە خۆیمان دەگرێت و چ ئاسمانێک سایەمان بۆ دەکات سوڵتان سلێمان تەنیا شکۆی سەربازی پێ بەس نەبوو بە دوای شکۆی تریشدا وێڵ بوو تا ئەوە بوو بە سوڵتانی ڕووناکبیران و ڕووناکبیری سوڵتانان ناسرا ئەم شکۆ و گەورەیە لە کوێ و ئەو وێنە شێوا و ناڕاستە لە کوێ لە یەکێک لە زنجیرەکاندا نمایش دەکرا و سوڵتان وەک پیاوێکی سەرمەست و وێڵ و شەیدای ژنان پیشان دەدرا ئامانج لە شێواندن و شکاندنی ئەو مرۆڤە نمونەییانەی کە جێ پەنجەیان بە مێژووەوە دیارە ئەوەیە ورەی مسلمانان بڕوخێنرێت و ڕێز و خۆشەویستیان بۆ ئەو جۆرە سەرکردانە نەهێڵێ سوڵتان سلێمان دەیوت کە مردن دەستم لە تابوتەکە بهێن نەدەرەوە تا خەڵکی بزانن تەنانەت سوڵتانیش بەدەستی بەتاڵ ئەم دنیاە جێ دەهێڵێت. بەڕێزان و خۆشەویستان بەم ئەندازەیەش هاتینە کۆتایی ئەڵلقەی ئەوزارشمان تاکو دیدار بەخوای گەورەتان دەسپێرین کە سپاردە زایەناکات پێتان دەڵێین ئەسەلام و عەلەیکم وەڕەحمەت اللهی وبرکاته.